بەڕاستی فیرعەون بەرز بۆوە لە زەویدا و خەڵکی وڵاتەکەی تاقم تاقم کردبوو بۆ ئەوەی زاڵ ببێ بەسەریانا تاقمێکیانی لاواز و سووکە کرد هەر مناڵێکی نێرینەیان لێ بهاتایەتە دونیاوە سەری ئەبڕی و مناڵی مێینەیانی بە زیندووی ئەهێشتەوە بەڕاستی فیرعەون یەکێ بوو لەوانەی خراپە ئەکەن إنا رادوه إليك وجاعلوه من المرسلين خستمانە دڵی دایکی موساوە کەوا بەخێوی بکە و شیری بدەرێ و هەر کاتێ ترست لێ پەیدا کرد کە بێن بیبەن فڕی دەرە ناو ئاوی دەریاوە و مەترسە کە هیچی بەسەر بێ و خەفەتی بۆ مەخۆ کەوا لێت دوورەکەوێتەوە پاش ئەوەی کە دایکی موسا موسای دا بە دەم ئاوەوە و ئاو بردی، دەست و دائیرەی فیرعەون بە سەر ئاوەوە گرتیانەوە بۆ ئەوەی سەرەنجامی کار ببێ بە دوژمنیان و بە مایەی خەم و خەفەت بۆیان. بەڕاستی فیرعەون و هامان و لەشکرەکەیان لە هەموو ڕوویەکەوە بە هەڵە چووبوون لەوەدا کە لە پێشا بە هیوای کوشتنی ئەو، واتە موسا، کە بەسەر ئاوەکەوە گرتیانەوە و بردیانە لای ژنەکەی فیرعەون، ژنەکەی فیرعەون بە فیرعەونی وت، ئەم مناڵە فێنکایی چاوانی من و تۆیە و چاومانی پێ ئەکرێتەوە کە مناڵێکی وا نازدار لە ماڵەکەمانا ئەبینین، مەیکوژن، بەڵکو سوودێکی ببێ بۆمان یا بیکەین بە مناڵی خۆمان. ئەوان ئەم قسانەیان ئەکرد و هیچ ئەوەیان نەئەزانی کە ئەم مناڵە موسایە و ئاخری سەریان ئەخوا و ئەبێ بە مایی بەربادبوون و ماڵوێرانیان. کە دایکی موسا زانی ماڵی فیرعەون کوڕەکەیان بەسەر ئاوەوە گرتۆتەوە و بردویانەتە لای خۆیان لە ترسانا هیچ بیر و هۆش لە دڵیا نەما و لەوە نەبوو لە بەر حیرصی لەسەر مناڵەکەی بڕوا پێیان بڵێ ئەو مناڵە موسای کوڕی منە ئەگەر ئێمە دڵیمان بەهێز نەکردایە کە خۆی بگرێ و قسە نەکا و یەکێ بێ لەوانە کە باوەڕیان بە خوا هەیە چونکە خوا خۆی پێشتر خستبوویە دڵیەوە ئێمە سەرەنجامەی هێنینەوە بۆ لای خۆت و ئەیشیکەین بە پێغەمبەر. بەر لەوەی خوشکەکەی موسا بچێتە ماڵی فیرعەون و لەوێ بیدۆزێتەوە، ئێمە مژینی مەمکی هەر ئافرەتێکمان لە موسا حەرام کردبوو کە ئەیانبردن شیری بدەنێ، واتە بە فرمانی خوا مەمکی هیچ ژنێکی نەئەگرت بە دەمیەوە. کاتێ کە خوشکەکەی چووە ئەوێ و چاوی پێکەوت و دیتی چۆن بە دەسیەوە داماون و مەمکی هیچ ژنێ ناگرێ بە دەمەوە، پێی وتن، ماڵێکتان پیشان بدەم لە ئەستۆی خۆیانی بگرن و شیری بدەنێ و چاودێری بکەن؟ ماڵی فیرعەونیش پێیان خۆش بوو ئافرەتێکی وایان دەست کەوێ موسا شیریان بخوا و چاودێری بکەن بۆیە دایانە دەستی خوشکەکەی بیبا بۆ ماڵەوە و بەو جۆرە موسامان گێڕایەوە بۆ دایکی تا چاوی فێنک ببێتەوە و خەفەت نەخوا بۆ دووری کوڕەکەی و بزانێ ئەو گفتەی خوا دابوویێ کەوا مناڵەکەی بۆ ئەهێنێتەوە ڕاستە بەڵام بەشی زۆری ئەم خەڵکە ئەمە نازانن. یەکێکیان لە تاقمی خۆی بوو ئەویان لە بەرەی دوژمنەکەی بوو ئەوەیان کە لە تاقمی خۆی بوو داوای یارمەتی لێکرد لە دژی ئەویان کە لە بەرەی دوژمنەکەی بوو موسایش مستە کۆڵەیەکی لێدا و کوشتی کە دیوە ئەو کابرایەی کوشت وتی ئەم کارەی کردم کاری شەیتان بوو شەیتان دوژمنێکی گومڕاکەری ئاشکرایە قال رب بما أنعمت علي فلن أكون ظهيرا للمجرمين کە خوا لێی خۆش بوو ئەمیش وتی خوایە بەرامبەر بەم نیعمەتەی بە منت دا و لێم خۆش بووی لەمەو پاش هەرگیز پشتیوانی تاوانباران نابم چاوەڕوانی ئەوە بوو دەستەو دائیرەی فیرعەون و کەس و کاری کوژراوەکە لە تۆڵەدا بیکوژنەوە. لە پڕ لوتی بوو بە لوتی کابراوە کە دوێنێ هاواری لێ کردبوو و داوای یارمەتی لێ کردبوو. ئەمڕۆیش هاواری لێ کرد جاریک تر یارمەتی بدا. موسا نەیویست بە دەنگیەوە بچێ و پێی وت، کابرا تۆ گومڕایەکی ئاشکرا و دیاریت. ئەمی تر قیبطی و لە تاقمی فیرعەون بوو کابرای قیبطی وتی ئەی موسا ئەوە ئەتەوێ منیش بکوژی وەک چۆن دوێنێ کابرایەکت کوشت تۆ هیچت ناوێ ئەوە نەبێ ببی بە کابرایەکی زۆردار لەم سەر زەویەدا و ناتەوێ یەکێ بی لەوانەی کاری چاکە ئەکەن و ئەگەر دوو کەس لەناو خۆیانا شەڕیان بوو ئاشتیان کەیتەوە کابرایەک لە لای ئەو پەڕی شارەوە بە ڕاکردن هات بۆ لای موسا و پێی وت، ئەی موسا! کۆمەڵی بارەگای فیرعەون لە ناو خۆیانا خەریکی ڕاوێژن بۆ کوشتنت، دەست و برد کە، لە شار دەرچۆ، من یەکێکم لەوانەی ئامۆژگاری دۆستانەتەکەن. فخرج منها خائفا يترقب قال رب نجني من القوم الظالمين جا یەکێ لە ژنەکان هات بۆ لای موسا و بە شەرمەوە ئەڕۆیشت بە ڕێدا و پێی وت، باوکم بانگت دەکات، بۆ ئەوەی پاداشتی ئەو پیاوەتیەت بداتەوە کە مەڕەکانت بۆ ئاوداین. کە موسا هاتە لای باوکیان و سەرگوزشتەکانی خۆی بۆ گێڕایەوە، باوکیان کە شوعەیب پێغەمبەر بوو پێی وت، شوعەیبیش بە موسای وت، من ئەمەوێ یەکێ لەم دوو کچەی خۆمت لێ مارە ببڕم بە مەرجێ تۆیش هەشت ساڵ کرێکاریم بۆ بکەی، خۆ ئەگەر دە ساڵت تەواو کرد ئەوە پیاوەتی خۆتە و من نامەوێ ئەزیەتێ بدەم. خوایار بێ ئەبینی پیاوێکی باش و بە شەرت و وەفا ئەبم لەگەڵت. لە ڕێگادا لە بەری کێوی طورەوە ئاگرێکی بەدی کرد. بە ژن و مناڵەکانی وت، من ئاگرێکم بەدی کردووە، ئێوە لێرە ڕاوەستن. من ئەڕۆم بۆ لای ئەو ئاگرە بەڵکو هەواڵێکم دەستگیر ببێ یا دەستەچیلکەیەکتان بۆ بێنم لێی بەڵکو خۆتانی پێ گەرم بکەنەوە. فلما أتاها نودي من شاطئ الوادي الأيمن في البقعة المباركة من یا موسی اقبل ولا تخف انک من الامنین فەرمانیشت ئەدەمێ کەوا عەساکەی دەستت هەڵدا کە هەڵیدا و بینی ئەجوڵێتەوە و تەکان ئەداتە خۆی ئەڵی تیرە مارە موسی بەرەو پشت وەرگەڕایەوە و نەگەڕایەوە بۆ لای مارەکە کە موسا ترسەکەی ڕەویەوە جارێک تر بانگمان لێ کردەوە و پێمان وت، دەستت بخەرە ناو باخەڵتەوە بە دەستێکی سپی و ڕووناک دێتە دەرەوە، بێ ئەوەی ئەو سپێتی و ڕووناکیە هی عەیبێ بێت تووشی هاتبی. قۆڵەکانیشت بکە بە یەکا لە سەر سنگت بۆ ئەوەی ئەگەر ترسایت خۆت بگریت و تێک نەچیت. ئەو مارە کە عەساکەی دەستت بوو بوو بە مار و دەستت کەوا سپی و ڕۆشن بووەوە دوو بەڵگەن لە خواوە بۆت بۆ لای فیرعەون و دەستە و دائیرەکەی فیرعەون و دەستە و دائیرەکەی تاقمێکی لە فرمانی خوا دەرچوو بوون. قال رب إني قتلت منهم نفسا فأخاف أن يقتلون هارونی برایشم لەگەڵ بنێرە ئەو زمانی لە من فەسیح و کراوەترە بیکە بە یارمەتی دەرم بە بەڵگەی بەهێز و قسەی بەڕێو جێی کارک بکە دەستەو دائیرەی فیرعەون بزانن من ڕاستگۆم و پێغەمبەری خوام ئەترسم بە درۆزنم دابنێن و باوەڕم پێنەکەن خوایش بانگی لێ کردەوە پێی وت، لەمەو پاش قۆڵت بە هارونی برات توند ئەکەین و دەسەڵاتێکتان ئەدەینێ هەرگیز بەو دەسەڵاتەوە دەستیان پێتان نەگا و بڕۆنە سەر فیرعەون، ئێوە و ئەوانەی لەگەڵتانن بەم موعجیزانەی ئێمەوە بەسەر ئەوانا زاڵن. إنه لا يفلح الظالمون موسایش وتی، خوای من لە هەموان زاناترە کەوا کێ ڕێ پیشاندان و ڕاستی لە لای ئەوەوە هێناوە و کێ سەرەنجامی خێری لە ماڵی بەهەشتا بۆ ئەبێ، بەڕاستی تاوانباران ڕزگاریان نابێ. هامان، خشتی قوڕم بۆ سوور بکەرەوە و کۆشکێکی بەرزم بۆ دروست بکە، سەرکەومە سەری، بەڵکو لەوێوە لە خواکەی موسا ئاگەدار ببم، بزانم ڕاست دەکا ئەڵێ ئەو ناردوومی یا ڕاست ناکا، من گومانم وایە موسا لەو کەسانە بێ کە درۆ ئەکەن. واستكبر هو وجنوده في الأرض بغير الحق ئێمە بەڕاستی کتێبی تەوراتمان دا بە موسا پاش ئەوەی خەڵکی سەدە پێشینەکانمان بەرباد کرد، بۆیە تەوراتمان دایە تا ببێ بە مایەی بەرچاوڕوونی بۆ خەڵک و بە مایەی ڕێدۆزینەوە و ڕەحمەت بۆیان، بەڵکو ئەمە خوایە بیرێ بکەنەوە لە سەرەنجامی خۆیان و ڕوویە بکەنە خوا. بەڵام ئێمە خەڵکی چەند سەدەمان لە ئادەمیزاد دروست کرد و ئەوانیش تەمەنێکی درێژیان بەسەر برد و لە خۆیان بایی بوون، تۆیش دانیشتووی شاری مەدیەن نەبووی تا ئایەتی ئێمەیان بەسەرا بخوێنیتەوە، بەڵام ئێمە بووین تۆمان بە پێغەمبەرایەتی نارد و لەم باسانەمان ئاگەدار کردی. تۆ لە بەری کێوی طوری سیناوە نەبووی کە بانگمان کردە موسا و قسەمان لەگەڵ کرد تا ئاگات لەم باسانە بێ بەڵام ڕەحمەتی خوای خۆتمان بۆ ناردی کە قورئانە و باسی موسا و پێغەمبەرانی تری تیایە بۆ ئەوەی ئەو قەومە بترسێنی لە سزای خوا کە پێش تۆ هیچ پێغەمبەرێکیان نەهاتۆتە سەر بیانترسێنێ بەڵکو بیرێ لە سەرەنجامی کاری خۆیان بکەنەوە. ئەگەر لەبەر ئەوە نەبوایە نەبادا بەهۆی ئەو کردەوە ناشرینانەوە کە کردوویان و پێش خۆیانیان خستوون بۆ قیامەت مەینەتێکیان تووش ببێ و ئەوانیش بڵێن خوایە بۆ پێغەمبەرێکت نەناردە سەرمان تا ئێمەیش شوێنی ئایەتەکانی تۆ بکەوین و لە ڕیزی موسڵمانان بین ئێمە تۆمان بۆ ڕەوانە نەئەکردن بەڵام وا بۆ بەهانە بڕینیان تۆمان بۆ ناردن و ڕێگامان دان و عوزر و بیانوومان بۆ نەهێشتن. ئەی ئەوە نەبوو وەختی خۆی موسایش نێررایە سەر فیرعەون و خێڵەکەی و ئەو موعجیزە گەورانەی درایێ کەچی ئینکاریان کرد و باوەڕیان بە موسایش نەکرد و بە خۆی و هارونی برایان وت ئەمانە دوو جادوگەرن کەوتونەتە یەک و یارمەتی یەکتر ئەدەن لە دژی ئێمە و ئێمە باوەڕمان بەمانە خۆیان و موعجیزەیان نیە و ئینکاری گشتیان ئەکەین. جا ئەگەر ئەم داوایەی تۆیان بەجێ نەهێنا و گوێیان بۆ شل نەکردی، ئەوا بزانە ئەمانە هەر شوێنی ئارەزووبازی خۆیانەکەون و لە دووی ڕاستی ناگەڕێن. کێیش لەو کەسە گومڕاترە کە شوێنی ئارەزووی نەفسی خۆی ئەکەوێ بێ ئەوەی ڕێ پیشاندانێکی لای خواوە هەبێ. بێگومان هەرگیز خوا هیدایەتی کەسانێ نادا کە ستەمکار و لە حەق لادەر بن. السَّیِّئَةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ یُنفِقُونَ ئەم کۆمەڵە ئەهلی کیتابە کە وا ئەڵێن دوو جار پاداشتی چاکەی خۆیان وەرەگرن جارێ لەسەر باوەڕکردنیان بە کتێبە پێشوەکان کە بۆ خۆیان هاتونەتە خوار و جارێ لەسەر باوەڕکردنیان بە قورئان لەبەرئەوەی کە سەبریان گرتووە و خۆیان لەسەر لۆمە و سەرزەنشتی کافرەکانی ئەهلی کیتاب ڕاگرتووە ئەگەر قسەی پووچ و بێ سوودیش لە خەڵکی تر ببیستن خۆیانی لێ لا ئەدەن و وەڵامی نادەنەوە و بەو کەسانە ئەڵێن کردەوەی خۆمان بۆ خۆمان و کردەوەی خۆتان بۆ خۆتان و خواحافیزتان بێ ئێمە هاوڕێیەتی پیاوی نەفاممان ناوێ. انک لا تهدی من احببت ولکن الله یهدی من یشاء وهو اعلم بالمهتدین بێگومان تۆ ناتوانی هیدایەتی هەر کەسێ بدەی کە حەزل لێ بێ هیدایەت وەرگرێ ئەمە کاری خوا خۆیەتی و ئەو هیدایەتی هەر کەسێ ئەدا کە مەیلی لێ بێ هیدایەتی بدا و ئەو خۆی باشتر ئەزانێ کێ ئامادەیە بۆ ئەوەی هیدایەت وەربگرێ کافرەکانی مەکە بیانوو بۆ موسڵمان نەبوونیان بەوە ئەهێننەوە ئەڵێن ئەگەر شوێنی ئەو ڕێ پیشاندانە بکەوین کە تۆ ڕێمان پیشان ئەدەی لەم خاکی خۆمانەمان هەڵەکەن و دوور ئەخرێینەوە تۆیش لە وەڵاما پێیان بڵێ چۆن قسەی وا ئەکەن ئەی ئێمە واتە خوا خۆی حەرەمێکی ئەمین و کەس دەست بۆ نەبردووی وەک حەرەمی مەککەمان بۆ نەڕەخساندوون کە بێ ترس و لەرز تیایا ئەژین و لە هەموو لایەکەوە خێر و بێری بەسەرا ئەڕژێ و هەموو جۆرە ڕزق و ڕۆزییەکی بۆ ئەهێنرێ و ئەوەیش لە لای ئێمەوە بڕیار دراوە بۆیان بەڵام بەشی زۆری ئەمانە حەقیقەت نازانن و نازانن خواوەند چی داونەتێ ئێمە چەندین ئاوەدانیمان بەرباد کرد کە لە ژیانی خۆیانا بایی بووبوون و طوغیانیان کردبوو، ئەوەتان خانووەکانیان پاش لەناوچوونی خۆیان کەسیان تێ نەچوون، مەگەر کەم جار و ئێمە خۆمان ماینەوە پاش لەناوچوونی ئەوان و بووین بە میراتگریان. وما كان ربك مهلك القرى حتى يبعث في أمها رسولا يتلو عليهم آياتنا وما كنا مهلك القرى إلا وأهلها ظالمون خوا قەت عادەتی نەبووە دێهاتەکان کاول بکا بەر لەوەی پێغەمبەرێ لە گەورە دێی ئەو دێهاتانەیا بنێرێ ئایەتەکانی خوا بەسەر خەڵکەکەیانا بخوێنێتەوە و بانگیان کا بۆ باوەڕکردن بە خوا و بە پێغەمبەرانی خوا ئێمە هەرگیز دێهاتمان وێران نەکردووە مەگەر لەو کاتانەدا کە دانیشتوانی ئەو دێهاتانە گوناهبار و ستەمکار بووبن و بە فەرمانی خۆیان نەکردبێ. وما أوتیتم من شیء فمتاع الحیاة الدنیا وزینتها وما عند الله خیر وابقی افلا تعقلون هەرچی لە دنیادا بە ئێوە درابێ ئەوە کەلوپەلی ژیان و مایەی خۆپێڕازاندنەوەیە لە دنیادا و ئەوەی بەلای خواوەیە لە پاشەڕۆژا کە پاش زیندووبوونەوەیە ئەدرێ بە کەسانی خاوەن باوەڕ لە هەموو شتێ باشتر و پایەدارترە دە بۆ هۆش ناکەنەوە و عەقڵتان بەوە ناشکێ ئایا کەسێ خاوەن باوەڕ بووبێ و ئێمەیش گفتێکی جوانمان دابێتێ کە گفتی بەهەشت و خێر و خۆشی هەمیشەیی بەهەشتە و ئەویش ئەو گفتەی بە ڕاستی بۆ بێتە دی و پێی بگا، وەک کەسێ وایە کە تەنها خێر و خۆشی دنیامان دابێتێ و لە ڕۆژی قیامەتا ئامادە بکرێ بۆ لێپرسینەوە و سزای دۆزەخ چونکە لە دنیادا باوەڕی نەبووە؟ إِيَّانَا يَعْبُدُونَ جا ئەو هاوبەش بۆ خوا دانەرانە کە فەرمانی سزادانیان بڕیار دراوە ئەڵێن، خوایە ئەمانەی ئێمە گومڕامان کردن گومڕامان کردن وەک خۆمان گومڕا بووین و پاکانەمان لێ کردن لای تۆ، خۆ ئەوانە ئێمەیان نەپەرستووە ئارەزووی نەفسی خۆیانیان پەرستووە. خوای تۆ ئەوەی مەیلی لێبێ دروستی کا و ئەو کەسانە هەڵەبژێرێ بۆ پێغەمبەرایەتی کە مەیلی لێبێ هەڵیان بژێرێ ئەو کافرانە هەرگیز بۆیان نەبووە و بۆیان نابێ ئەوان کەس هەڵبژێرن بۆ پێغەمبەرایەتی تا بڵێن بۆچی محمد ببێ بە پێغەمبەر خودا پاک و بێ عەیب و بەرز و دوورە لەوە کە هاوبەش بۆ دانەرەکانی هاوبەشی بۆ دائەنێن. ئەو زاتی خوایە ناوی اللەیە و لەو بەو لاوە خوایەکی تر نیە بەڕاستی شایانی پەرستن بێ سەناو ستایش بەرو دواو لە دونیا و لە قیامەتا هەر بۆ ئەوە و فەرمان و دەسەڵاتی ڕاستەقینە هەر هی ئەوە و سەرەنجام هەمووتان بۆلای ئەو ئەگەڕێنەوە. ئەی محمد تۆ بەو کافرانە بڵێ کە هاوبەش بۆ خوا دائەنێن ئەگەر بهاتایە خوا شەوی تا ڕۆژی قیامەت بەسەرتانەوە ڕاگرتایە و ڕۆژی لێ نەکردنایەتەوە چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەولاوە تۆسقاڵێ ڕۆشنایی بۆ ئەهێنان و ڕۆژی بۆ ئەکردنەوە ئەوە بۆ دەرس و پەند و ئامۆژگاری ڕاستی ناگرنە گوێ دیسان ئەی محمد تۆ بەو کافرانە بڵێ کە هاوبەش بۆ خوا دائەنێن ئەگەر بهاتایە خوا ڕۆژی تا ڕۆژی قیامەت بەسەرتانەوە ڕاگرتایە و شەوی بۆ نەهێنانایە چ خوایەکی ساختەی لە خوای ڕاستەقینە بەولاوە شەوێکی بۆ ئەهێنان تیا بحەوێنەوە و بخەون و ماندوێتی ڕۆژتانی تیا دەرچێ ئەوە بۆ ناڕوانن خوا چ لوتفێکی لەگەڵ کردوون تا باوەڕی پێ بکەن و سوپاسی ئەو بکەن. تا لە شەوەکەدا بحەسێنەوە و لە ڕۆژەکەدا کاسبی بکەن و لە فەزڵی خواوە دارایی پەیدا بکەن و بەڵکو سوپاسی خوا بکەن بەرامبەر بەم گشتە خێر و بەرەکەتەی پێی داون. ويوم يناديهم فيقول أين شركائي الذين كنتم تزعمون لِلَّهِ وَضَلَّ عَنْهُم مَّا كَانُوا يَفْتَرُونَ لەناو هەر میللەتێکا شایەتێک جیا ئەکەینەوە کە ئەو پێغەمبەرەیە لە دونیادا ناردومانەتە سەری بۆ ئەوەی ببێ بە شایەت لەسەر ئەو میللەتە کە لە دونیادا هەڵوێستیان چۆن بوو جا بە میللەتەکە ئەڵێین ئادەی بەڵگەی خۆتان بێنن کە بتتان ئەکرد بە هاوبەشی خوا و ڕوونی کەنەوە چۆن ئەو بتانەتان ئەکرد بە هاوبەشی بەشی ژیانی ئەو دنیایەیشت لە یاد نەچێ کە بە خۆشی بژیت و وەک چۆن خوا چاکەی لەگەڵ تۆ کردووە و خێر و بەرەکەتی بەسرا ڕشتووی تۆیش چاکە لەگەڵ خەڵک بکە و خراپە کردنت نەوێ لەسەر زەویدا خوا خۆشی لەوانە نایەت کە خراپە ئەکەن. قال انما اوتیته علی علم عندی قارونیش لە وەڵامی ئەم پەند و ئامۆژگاریەی خێڵەکەیا وتی، ئەم سامانەی دەستگیرم بووە لە زانایی و لێهاتوویی خۆمەوە دەستگیرم بووە و منەتی کەسی تیا نیە و حەقی کەسم بەسەرەوە نیە و بەشی کەسی لێ نادەم ئاخۆ قارون نازانێ خوا لە سەدەکانی بەر لە سەردەمی ئەویشا کەسانی وای تەفروتونا کردووە کە لە قارون بەهێزتر بوون و دەست و پێوەندیان زۆرتر بوون حظ عظیم. جا قارون ڕۆژێکیان خۆی ڕازاندەوە و بە کەش و فش و عەنعەنە و تەنتەنەوە لە ماڵ دەرچوو هات بۆ ناو خێڵەکەی ئەوانەی حەزیان لە ژیانی خۆشی ئەو دنیایە بوو وتیان بریا ئێمەیش سامانێکی وەک ئەوەمان هەبوایە کە بە قارون دراوە بەڕاستی قارون بەشێکی گەورەی هەیە منتصرین جا قارون خۆی و ماڵەکەیمان بە گەنجینەکانیەوە بە ناخی زەویا بردە خوارەوە و هیچ کەسێک و کۆمەڵێکی نەبوو یارمەتی بدەن بە بێ ڕەزای خوا تا لەو غەزەبەی خوا ڕزگاری ببێ و بۆ خۆیشی لەوانە نەبوو بتوانێ ڕێ لەو غەزەبی خوایە بگرێ کە هات بەسەریا ویکانه لا یفلح الکافرون ئەو کەسانەی دوێنێ ئاواتی پلەوپایی ئەویان ئەخواست وایان لێهات ئەیانوت هاوار وا دیارە خوا بۆ هەر بەندەیەکی خۆی کە مەیلی لێبێ ڕۆزی فراوان ئەکا و لێیش یەگرێتەوە ئەگەر خوا لوتفی لەگەڵ نەکردینایە ئێمەیشی بە ناخی زەویە ئەبردە خوارەوە ئەی هاوار وا دیارە کافران هەرگیز ڕزگاریان نابێ تلک الدار الآخرة نجعلها للذین لا یریدون علوا فی الأرض ولا فسادا والعاقبة للمتقین ماڵی قیامەت بۆ ئەو کەسانە تەرخانەکەین نایانەوێت لە زەویا بەسەر خەڵکی تردا بەرز ببنەوە و خراپە لە ناو خەڵکا بکەن و سەرەنجامی باشیش بۆ ئەو کەسانەیە خۆیان لە گوناهە پارێزن هەر کەسێ بیرو باوەڕ و گوفتار و ڕەفتارێکی باش دابهێنێ پاداشتی لەوە باشتری ئەدرێتەوە و هەر کەسێکیش بیرو باوەڕ و گوفتار و ڕەفتارێکی خراپ دابهێنێ پاداشتی لەوە خراپتری ئەدرێتەوە چونکە پاداشتی ئەوانە نادرێتەوە کە خراپەیان کردووە بە چەشنی کردەوەکەی خۆیان نەبێ بێگومان ئەو خوایەی قورئانی لەسەر تۆ فەرز کردووە و بۆی ناردووی و پێویستی کردووە لەسەرت کە ڕەفتاری پێ بکەی و بیگەیەنی بە خەڵک و تێبکۆشی بۆ بڵاوکردنەوەی ئەتگێڕێتەوە بۆ ئەو شوێنەی لێوەی هاتووی کە شاری مەککەیە ڕزگاری ئەکەیت و ئەچیتەوە ناوی تۆیش بە خەڵکی دەورو پشتت بڵێ خوای من لە هەر کەسی تر چاکتر ئەزانێ کێ ڕێنمایی بۆ خەڵک هێناوە و کێ لە گومڕاییەکی ئاشکرادایە تۆ هیچ بە تەماو هیوای ئەوە نەبووی قورئانت بخرێتە ناو دڵەوە و بخوێنرێتەوە بەسەرتا و لە زوبانی تۆوە بگا بە خەڵک لوتف و ڕەحمی خوا بوو بۆت هات کەواتە نەکەی هەرگیز ببی بە پشتیوانی کافران. ولا يصدنك عن آيات الله بعد إذ أنزلت إليك وادع إلى ربك وادع إلى ربك ولا تكونن من المشركين با ئەو کافرانە ڕێت لێ نەگرن لە خزمەتکردن و بڵاوکردنەوەی ئایەتەکانی خوا پاش ئەوەی کە نازڵ کرا بۆت و خەڵک بانگ بکە بۆ باوەڕکردن بە خوا و لەو کەسانە مەبە هاوبەش بۆ خوا دانێن قەت لەگەڵ خوادا بانگ مەکەرە هیچ خوایەکی تر، چونکە هەر خواکەی خۆت پەرستراوی بەڕاستە و لەو بەولاوە خوایەکی ڕاستەقینە نییە، هەرچی هەیە لە جیهانە هەموویە فەوتێ و هەر ئەو ئەمێنێتەوە و هەموو ئەگەڕێنەوە بۆ لای ئەو. لە عائیشەوە ڕزاو ڕەحمەتی خوای لەسەر بێ دایکی باوەڕداران فەرمووی، شەوێک دوای نوێژی عیشا لە پێغەمبەر صلی اللە علیه وسلم دواکەوتم، فەرمووی لە کوێ بوویت؟ وتم گوێم دەگرت لە قورئان خوێندنی پیاوێک لە هاوەڵانت. وێنەی خوێندنەوە و دەنگی وا خۆشم لە کەس نەبیستووە. عائیشە فەرمووی، پێغەمبەر صلی اللە علیه وسلم هەستا، منیش لەگەڵیدا هەستام تا گوێی لێ بگرین. ئاوڕی بۆ دامەوە و فەرمووی، ئەوە سالمە، غوڵامی ئەبو حوزەیفە بوو ئازادی کرد، کە ناسراوە بە مەولا ئەبو حوزەیفە. سوپاس بۆ ئەو خودایەی کە لە نەتەوەکەمدا کەسی وای هەڵخستووە.